بڕیاری داوە پێویستە باش بزانین هەرچیمان توش دەبێ تۆوەکەی خۆمان چاندومانە یا ستەمکاران چاندویانە و ئێمەش بۆیە دەبێت گلەیی لە کەس نەکەین بەڵکو سەرزەنشتی خۆمان بکەین و بەخۆ دابچینەوە بڕیاری پیاوانە بدەین چیتر کوێرانە دوای تارمایی و قاڵە نەکەوین بە تایبەتی پەتای حیزبایەتی تۆبەی لێ بکەین و کەسمان لێ نەبێ بەخوا جومعەی پێشوو باسی هۆکارەکانی شکست و دواکەوتنی گەل و نیشتمانم بۆ کردن. دووبەرەکی دووبەرەکی لە ناو یەک گەلە زوڵم، جەهل و نەفامی هەژاری نەخۆشی ئێستەیش دەڕۆینە خزمەت ئەم بابەتەی کەوا ئامادەم کردووە بۆتان بۆ ئەمڕۆ بەو ئومێدەی کەوا سوودی هەبێ وەکو دەرسەکانی تر هەندێک بەرچاوڕوونی بە خۆم و بە ئێوە بدەم ستەم هەر کەسێ بیکا پاشە ڕۆژەکەی زۆر خراپە هەر ئەوە بەسە خوا بە ئینسانی مەزڵوم ئەڵێ بە عیزەت و جەلالی خۆم بە گەورەی و دەسەڵاتی خۆم ئەی ستەم لێکراو دێم بە هاوارتەوە با بەینێکی تریش بێ ئەو وعدی خوایە ئیسا تۆ خەیاڵ و بۆ کوێ ڕوا کێ بە مەزڵومە زانی خوا بێ بە هاواری و ئەی کێ بە زاڵمە زانی کەیفی خۆتە چۆن بیری لێەکەی تۆ بەس من یەک تێبینیت ئەدەمێ تۆ خەمی خۆت بێ مەڕۆ بۆ لای ڕئیسی وزەرای عێراقی و فلانی و سەرۆکی هەرێم و سەرۆکی حیزبی فلانی ئەوان دابنەی بە زاڵم و خۆت لێ ببێ بەوەی سیقەرەنی نە قسە لەگەڵ خۆتا بکە بزانە تۆ ستەم هەیە یا مەزڵومی ئەگەر مەزڵومی ئەم دەعوەتی خوا مشمول تەکا واز لەوی تر بێنە هەقی نەبێ بەوە ئەوە لێ گەڕێ هیچی لێوە نابێ لە خشەی پای مور ئاگا و خەبەردارە وریا بە پێغەمبەر گیانە فەرموێ اتقوا واتقی بە معاذی کوڕی جەبەل ئەڵێ پارێزگاری یەمەن لە مەدینەوە ئەینێرێ بۆ ئەوێ بۆ ئەبێ بە والی بەسەریانەوە ئەڵێ معاف ئاگات لێ بێ لە دۆعای ستەم لێکراو نەکەی کارێ بکەی خەڵکە ستەم لێکراوەکە دۆعات لێ بکەن فەئینەهو لیس بینها و بین اللە حجاب دوعای ئینسانی ستەم لێکراو پەردە نییە لە بینی دوعای مەزڵوم و لە بینی خوا یعنی یەکسەر ئەگاتە خوا ئای ئومەتی ئیسلام چەند زڵمی لێ ئەکرێ ئای ستەم چەند بڵاوەی کردو حەتا لە ناو خێزانەکانیشا وەرن با تۆزێک باسی سیفاتی زاڵمەکان بکەین و عاقبەتیان و واجبی مسلمانان و ئینسان عاقڵەکان سیفاتی زاڵمەکان یەکەم الجحود بآيات الله والإعراض عنها یەکەم سیفەتی زاڵم ئەوەیە کەوا ئینکاری ئایەتەکانی خوا ئەکا پشتی تێ ئەکا ئەوەی خوا ئەمری پێکردووە کاری پێ ناکا وەما یەجحەد بئایاتینا ئیلا الظالمون ظالم کێیە ئەو کەسەیە ئینکاری ئایاتی خوا ئەکا دەی خۆ مامۆستا کەس نەیوتووە خوا نییە کەس نەیوتووە قورئان درۆیە بەدەم نەیوتووە بەڵام بە شەق تێی هەڵئەدا بەدەم نەیوتووە خوا نییە و قورئان درۆیە بەڵام بە شەق تێی هەڵئەدا خوا پێغەمبەرانی نارد کتێبی نووسراوی نارد تەئیدی کردن بە موعجیزە و بە بەڵگەی گەورە، لەگەڵ ئەوەشا ئەبینین زۆر کەس ئینکاری ئەم حەقیقەتە و ئەم ڕاستیانە ئەکا، وکذلک انزلنا الیک الکتاب ئەی محمد المصطفی صلی اللە علیە وسلم وەکو ناردم بۆ پێشی تۆ کتێبێکیشم نار بۆ تۆ کە قورئانە فالذین آتیناهم الکتاب یؤمنون به ئەوانەی کەوا کتێبمان داونەتێ ئەزانن ئەم قورئانە هی خوایە ومن هؤلاء من يؤمن به وما يجحد بآياتنا إلا الكافرون هەندێک لەوانە ئیمانی پێن و هەندێکیش ئیمانی پێنایەن بەڵام ئەوەی کەوا کافر نەبێ ئینکاری ئایات و شەریعەت و بەرنامەی خوا ناکا ئیتر یەوە هینی کاتبەکان و بانقەکەیە و ئاوا. خوا فەرمی عەرەق حەرامە، وتیان مەشروباتی ڕۆحییە. خوا فەرمی تێکەڵی و ڕەقس حەرامە، وتیان هونەرە. خوا فەرمی درۆ حەرامە، وتیان سیاسەتە. سێیەم عدم الحكم بما انزل الله ئەوەی بیری لێ نەکەنەوە کاربەدەستانی ئەم زەمانە لە کوورەی ئەرزا لە شەرقی ئەوسەتا لە کوردستانە لە عێراقا ئەوەیە کار بە حکم و شریعەتی خوا بکەن هەر بیری لێ ناکەنەوە باوک و باپیرەکانتان مەکەن بە دۆست و پشتیوانی خۆتان ان استحبوا الكفر علی الايمان ئەگەر کوفریان خۆشتر ویست لە ئیمان کوفریان پێشی ئیمان خست ئێوە مەیان کەن بە دۆستی خۆتان با باوک بێ با باپیرە و بێ با برا و بێ پشتی پێ مەبەسە خۆش و نەگەرەک بێ هاوکاری مەکە ئێ ومن یتولهم هەرکەسێ لە ئێوە منکم شوێنی ئەو کەسانە بکەوێ کەوا کفر و ضلالەت ئەدەن بەسەر ئیمانا فاولئک هم الظالمون ئەوانە ستەمکارن ئەوانە زاڵمن هەرکەسێ شوێنی کافران بکەوێ و ڕازی بێ پێیان و خەمی تەنیا دنیا بێ با نزیکترین کەسیش بێ لە خێزانەکەت ئەبێ ئاگاد لێ بێ ئیسلامت لەلا عەزیزتر بێ لەو کەسە و لە شعاراتی ئەو کەسە پێنجەم صیفەتیان إضلال الناس وإبعادهم عن الحق لمصالحه الشخصية الضيقة خلق دورة خنوة لإسلام لقرآن لعقل لحياة للشرف وكرامة لبر مصلحتي تايبتي یادی خوا، باسی خوا، ناوی خوا، قورئانی خوا، حوکمی خوا. ومنع الناس منه، مەنع کا خەڵکیش نزیک بنەوە لێی لەبەر ئەوەی کە خۆی ئەیەوێ. ومن اظلم، کێ زاڵم ترە ممن منع مساجد اللە، لە کەسێ مەنعی خەڵک کا لە مزگەوتەکانی خوا. هەرچی باڕە ئەکرێتەوە، هەرچی مەلهایە ئەکرێتەوە، هەرچی قومارخانەیە ئەکرێتەوە، بەس مزگەوت دائەخرێ بیانوو توندڕەو پێ ئەگەیەنێ، مزگەوت توندڕەو پێ ناگەیەنێ، توندڕەو لەناو تورکیشا پێ ئەگا، توندڕەو لە ناو کولیەیشا پێ ئەگا. توندڕەو لە جامیعەی سۆربۆنی فەرەنسی پێ ئەگا، لە لەندەن و لە ئەمەریکا و لە ئیسرائیلیش پێ ئەگا، لە مەکەیش پێ ئەگا، لە ڕووسیایش پێ ئەگا. توندڕەو لە مزگەوت پێ ناگا. مەنعی مزگەوتەکان مەکەن با کۆمەڵێ کۆمەڵێ ئینسان و گەنجی بەڕێز کە خوایان خۆش گەرەک بێ، خاکیان خۆش گەرەک بێ، گەلیان خۆش گەرەک بێ، بە شەرەف بن، بە هیمەت بن، با لە مزگەوتەکانا پێ بگەن. چەمیش بێ چەقەڵ نابێ. لەوانەیە دانەیە لە مزگەوتێکا دەرکەوێ دوای ماوەیە بڕا بۆ ناو جڕ و جانەوەرێ. نابێ ئەوە واو لێ بکا دەرگای مزگەوت داخەی. بەگژی مەلا بچی. کە مەلا باشەکەی لابر مەلایەکی خوێڕی خستە جێگەی ئەو کاولی کردو مزگەوتە کاول بووە ئەی تۆ مزگەوتێ ئەرز و ئاسمان جێگەی نابێتەوە دوایی ئەو مەلا لابن بە ناوێک بە شتێک یەکێگەیەنن دەستکەلایە دەستکەلای هەڵماتێنتان بینیوەی کەلایەن ئەوەی ئەوە ئەهێنن دوای وردە وردە خەڵکە ژیرەکە وازێن و مزگەوتەکە چۆڵە بێەوە مزگەوتە کاول بوو وێران بوو لهم فی الدنیا خزی خوا لەم دنیا ڕسوایان دەکا ولهم فی الآخرة عذاب عظیم لە قیامەتیشا سزای سەختی بۆ ئامادە کردوون جای تر وەزیرە مدیرە ئینزیباتە ئاسایشە پۆلیسە ڕێخستنە هەرچی هەیە خوا لەم دنیا ڕسوایەکە لە قیامەتیشە عەزابی سەختی بۆ ئامادە کردووە مامەستا ئەمرە و پێمان نەکرێت بیبڕە و معاشە بیبڕە بڕۆ پیاز هەڵکەنە کە مەلاو بینی چوو بۆ مقەڕ ئیتر دەڵێ بابا گەرە مقەڕە خراپ بێ مەلا تێیستی ناچی کە شێخی بینی چوو بە لای زاڵمێ ئەڵێ گەرم زاڵ ئەم پیاوە زاڵم بێ جەنابی شێخ ناچێ بە لای کە ڕئیس عەشرەتی بینی بیسی لۆرە زەنگی خستە دوای خۆی و ڕووی لەوێک لێسە و مێسەیەکی وەرگر ئیتر ڕۆی کاکە خۆگاتە نێو پیاوە ڕئیس عەشرەتە خۆم بەگاتەڵمان نەبژاردووە سەر لێ شێوێ سەر لێ تێکەچێ وریابە سەگی سپی بۆ بارخانەی لۆکە زەرەرە ئەبێ ئاگاو لە خۆو بێ دووهەم واجبی ئومەی ئیسلامی خەڵک مجابهت الظلم و محاربەتی دونە خەوفین ئەو ضعف ئەبێ ئینسانی مسلمان بەراڵستی زڵم بکا توانی بەدەست نەیتوانی بە زمان نەیتوانی بە دڵ ئەگەر بۆی کرا ئەو شارە بەجێ بێڵێ، بارکە، نەڵێ خانووەکەم، نەڵێ باخەکەم، مە، چونکە پێغەمبەر گیان صلی اللە علیە وسلم سەحابەکانی نارد بۆ حەبەشە، لە پاڵ مەککە و مەدینەدا پیرۆزترین شارەکانی سەر ئەرز سەحابەکان ئەنێرێ بۆ کوێ؟ ئەنێرێ بۆ بۆ حەبەشە کابرایەکی مەسیحی لێ ئەڵێ بڕۆن بۆ ئێ پاشایەکی لێ لە پاڵیا زوڵم ناکرێت سێیەم محاربە و ظالم بشتا وسائل ممکنە ئەبێ هەوڵ بدەی ڕیشەکەنی زاڵم بکەی هەر کەسێ ببێ لە هەر کوێ ببێ بە هەر ناوێکەوە بیکە ئەبێ هەوڵی ڕیشەکەن کردنی بدەی انصر اخاك ظالما او مظلوما یارمەتی براکەت بکە بدە ئەگەر زاڵم بوو یا مەزڵوم بوو تیان قوربان ئەگەر زاڵم بوو چۆن یارمەتی بن فەرمی دەسی بگرە ئێوازان ئەندامی حیزب لە ناو هەڵەبجە و پێنجوێن و هەورامان و کەلار و شلێر و ئەو شارە دێو کوێرانە ئەندام و لایەنگری ئەو حیزبانە وایان کردبوو بەو خەڵکە و خەڵکە نەوێرێ بە یەکێ بڵێ کاکە ئەمە بەری چاوی کلی پێوەی پشتی چاوی برۆیە وا لێیان لێمان زیتە بوونەوە کورە کاکە خۆمە خوا نییە کورە برا خۆمە پێغەمەر نییە مەعسوم بێ ئەمە بەشەرێکە یا ئەیپێکی یا نایپێکی نا شتیوانیە ئەوەی دەم کاتەوە زمانیە بڕین ئێ باشە دەی دەست و خۆش بێ بەسەر من ئەشێریت بەرامبەر بە دوژمن ڕێویت والله قسەیەکی ڕاستە ئەزان حافظ لەسەر چیەکە لە شعبی سووریا ئێ کاکە ئاخر تۆ تۆ خۆت ترسنۆکی بۆ دەیە منیش ترسنۆک بم بەرامبەر بە ڕئیسەکەت قسەی بکەم جنێوی پێ نادەم قسەی ناشرینیش ناکەم ئەڵێم ئەمە غەڵەتە ئەڵێم ئەم حیزبە ئەمەی کردووە غەڵەتە ئێ کاکە لێم قبوڵ کە ئەوە ڕۆژان سەلماندی کەوایە ئەوە جمعی پێشوو بۆم باس کردن دووبەرەکی بینیتان ئاو خەیساتە دی ئەوە پێش ریفراندۆمەکەش باسمان کرد ئەی بۆ بۆ کۆڵ نەدەین بۆ سبحان الله خەڵکە بینم لە دین واز هێنێ بەس خەڵک نابینم لە حیزب زۆر واز بێنێ کادیرێکی گەورە لە حیزبێکا دوایەوەی من وازم هێنا لە سیاست و حیزبایەتی لە سیاست نا لە حیزبایەتی چونکە تا ئەمرم ئەبێ سیاسەتێکم هەبێ کە سیاسەتی دین و خواناسیە خەڵکی فێرکەم بەس وازم لە حیزبایەتی هێنا کادیرێک هات بۆ لام مەسولێکی گەورە بوو لە حیزبێکە وتی دەستخۆشی لێ یەکەین بۆ ئەو بڕیارە بوێرانە وتم دە پیرۆز بێ لە تۆش تۆش پیاو بە وەکو من بڕیار بە وازی لێ بێنە بەخوا لە ماڵی خۆمە ئەوم پێوت بەخوا بەخوا سی ساڵی تر بێ وەکو من ئەگەیتەوە قەنەعەتە بێ وازی لێ بێنی دە وازی لێ بێنە لە ئیستا وازی لێ بێنە با من و تۆ بین بە دوان دوانی ترش بێ بۆ لامان خەڵکێک دروست بکەین خوای خۆش گەرەک بێ کوردی خۆش گەرەک بێ کوردستانی خۆش گەرەک بێ ئیتر چەپڵە بۆ هیچ تاغوتێک لێ نەدا هیچ ئینسانێک ئێمە خۆمان ئێمە کورد کوردستان دروست ناکەین ئێمە بەشەر گەورەکەین بەشەر یەکێ دێنین ئەوەنە ئەوەنەی لێکەین یەکێ دێنین ئەوەنە ئەوەنەی لێکەین ئەوەنە بە باڵایە ئەڵێن ئەوەنە بە باڵایە ئەڵێن کاکەی تر خۆی لێ گۆڕێ خەتای ئێوەیە خەڵکی نە خەتای ئەو خەڵکەیە والله بالله تەڵا فاستخف قومه فاطاعوه خەڵکەکەی وا بەچەترسێن کردبوو لە گوێیان کرد لە هەموو شتێکە پیاوێ وتی بە پیاوێکی ئیسلامی وتی ئێوە بۆ نە گەورەکەی خۆتان خۆشەوێ پیاوێکی سیاسی ئیسلامی بە سۆفیەکی وت وتی ئێوە بۆ نە جەنابیشی عوسمانتان خۆشەبێ ئەوە نە بەشان و باڵی ئەدەن ئەویش وتی ئەوەی من بە جەنابی شێخی هەڵەدەم تۆ بە گەورەکەی خۆتی هەڵنادەی بە زیاتریشەوە بۆ ئەوەی تۆ دروستە بۆ ئەوەی من دروست نییە هەردوو لایشان تەتەڕفیان هەیە زیادە ڕەویان هەیە ئیسلامی علمانی سۆفی سەلەفی کاکە هەر بەقەدەر خۆی خوا فەرمێ بە پێغەمەر قل ئینەما ئەنە بەشەڕ مثلکم بڵێ من بەشەرێکم وەکو ئێوە بڵێ من بەشەرێکم وەکو ئێوە بەڵام من وەحیم بۆ ئێوە وەحیتان بۆ نایە من خوا دەستی پێم وەیە خوا دەستی پێتان و نییە دەشێنم کە من با ڕزگارتان کەم ئێمە ئێمە شخص پەرستی مردوو باواز لێ بێنین خەریکە وازی لێ هێنێ شخص پەرستی مردوو بەس زیندووەکان ئەپەرسترێن ئەی کەی کۆڵی لێ بدەین ئەم شەخص پەرستیە کەی واز بێنین کەی بەڕاستی بەڕاستی یا قسە نەکەین یا قسەمان کرد ئەو خوایە کە دروستی کردوین ئەو پێغەمەرە کە ڕێنمای کردوین اینجا ئەو گەلە ئەو نیشتمانە کەوا ئێمە لەوین لەگەڵ ئەو چوارا ڕاستکەین وەڵای گرەوە بینەوە عاقبەتی زاڵمان ئەزان چییە یەکەم عدم الامن للظالم والراحة والطمأنينة زاڵم هەرگیز سراحەت ناکات نە لە ماڵە نە لە کۆشک نە لە تەیارە لە هیچ کوێ ئیسراحەت ناکە هەر ئەترسێ هەر ئەترسێ بڵێ دەلیلی چییە الذين آمنوا ئیمانداران ولم يلبسوا إيمانهم بظلم ئەوانەی زوڵمیان نەکردووە اولئک لهم الامن وهم مهتدون ئەمن و ئاسایش لای ئینسانێکە ئیماندار بێ و زوڵم نەکا چونکە کەس دوژمنی نییە کە کەس دوژمنی نەبوو بێخەم سەری لێ نیتەوە بە بیجامەوە ڕووی بۆ بازار ئەوە یەک دووهەم الضنک فی العیش هەرچەند پارەی زۆر بێ لەو دنیا بە کولەمەرگی ئەژی و ئەمرێ سێیەم، الضلالە و عدم الهدایە، ستەمکار دایمە وێڵە، نایپێکێ، دایمە ونبووە، ڕێگە نادۆزێتەوە. واللە لا یهدی القوم الظالمین، ئینسانی زاڵم خوا هیدایەتی نادا. ویضل ویضل الله الظالمین، خوا زاڵم سەر لێ تێکەدا. چوارەم، الهلاک فی الدنیا وكذلك فی الآخرە، خوا لەم دنیا لە ناوی ئەبا، لە قیامەتیشا پشتی ئەشکێنێ و بە زەلیلی حەشری ئەکا. ئەوانەی زۆر ستەمکارن لە ڕۆژی قیامەتە لەسەر شکڵی مێرولەیەکی سووری بچکۆلە هەیە پێ وترێ ذەر لە زمانی عەرەبیە ئەو ئینسانە بەو گەورەیە هەر ئینسانە بەڵام بەقەدەر ئەو مێرولە ئەبێ خەڵک پێی پیانێ خەڵک پێی پیانێ و ئەڕوا چونکە ئەو لە دنیا پێی ناوە بە خەڵکیە پێنجەم العذاب الأخروي سزاي أولى ولو ترى إذ الظالمون موقوفون عند ربهم أجر تو ببيني استمكاران لبردمي خوا واستاون يرجع بعضهم إلى بعض القول هندي كان قليل هندي كان كان يقول الذين استضعفوا بێدە سەڵات و چەساوەکان و میلەت لەو دامە لغەیریکە لەما وەسەلە ئیلەیکە ئەگەر بۆ غەیری تۆ بمایە نەیەکەوتە دەستی تۆ کەواتە تۆش دایە نەی تۆ بەس پەلە مەکەن ئەگەر مانوو نەبن دوو دوو حکایەتی بچکۆلەی کورتم پێیە بۆ ئەوەی خەوتان بزڕێنم و دڵتان خۆشکەم وتارەکانی مامۆسا بێ ئەم نوکتە و حکایەتانە لەوە چێ جمهوری کەم بێتەوە یەکەم ئەگێڕنەوە دوو پیاو هەبوون یەکێکیان کوێر بوو یەکێکیشیان شەل بوو قاچی لە دوای نەیەهاو ئەیکێشا بە عەرزا نەیەتوانی بڕیا بەڕوا بەڕێگا لە شوێنێکا کەوتبوون هەر کەسێ شتێکی بانایەتی ئەیان خوارد ماوەیە کەس هیچی نەدانێ خەریک و بمرن لە برسانە چی بکەین چی بکەین چی بکەین کوێرەکە وتی کورە کاک هەڵسە با بڕۆین ڕاوێ بکەین بەشم شتێ پیا بکەین بیخۆین کابرای گۆج و ئیفلیج وتی بابە ڕاوی چی تۆ کوێری من خاچم نییە بۆ کوێ بڕۆین دانیشە با بمرین تی نا هەڵسە تی ئاخر چۆن وتی من تۆ ئەکەم بە کۆڵەوە من تۆ ئەکەم بە کۆڵەوە بە یەکۆ ئەڕۆین بۆ ناو دارستانەکە تۆ نێچیری بینی بڵێ ئەوەتانێ شوێنەکەیم پێ بڵێ ئیتراقی نەبێ سبحان اللە ئەڵێ ڕۆشتن ڕۆشتن دوورکەوتنەوە لە شوێنەکە کوێراوی هەڵگرتەوە ئەڕۆن وتی ئەرە وەڵا ئەو ئاسکێکە وەڵا چوو نەزان ئاسکێکە و چوونە پاڵیشی هەڵنەسا تو مزەمە قاچێکی شکاوە بەچکە ئاسکێکە و وەڵا گرتیان گرتیان و دانیشتن لێ ئاگریان کردو و لەو کاتە مارێک هات ڕوو بە کوێرەکە تەبعەن ئەم چاوی هەیە یارۆی شەلە چاوی هەیە ماری هاو چوو بەلای کابرای کوێرە وەڵا ڕەفیقەکەی دارێکی هەڵگرت دای لە مارەکە کوشتی ئینجا دەستی کرد بە پاکردنی ئاسکەکە و خستیە سەر ئاگر و برژاندی شەیتان لێرە تێکەو وتی بۆ ئەو مارە نادەی بەو کوێرە و خۆ گۆشتی ئاسکەکە بخۆی گۆشتی مارەکەی برژاند و دای بە کوێرەکە پاکیەکە تەعاان دوو تۆزە تۆزەی دا بە دەسیەوە و خۆیشی ئاسکەکەیش برزا دەستی کرد بە گۆشتی ئاس خواردن لە ئاخیریا کابرای کوێرە تۆزێ چەوری بە دەسیەوە بوو ئاواهی ئەنای بە دەست و دەم و چاوی و حەمد و سەنای خوای کرد چی خواردووە گۆشتی مار ئەڵێ سبحان الله چاوی چاک بوویەوە چاوی چاک بێ و ئەزانێ کلکی مارەکە وەتا لە دەسیا و سەری مارەکە وەتا لەویا و ڕەفیقەکەشتی گۆشتی ئاسکە خوا وتی هەی نامرد ئەمە شەرتی پیاوەتی و ڕەفاقەتەکە بوو لەگەڵ منە دارێکی لێ هەڵگرت بەدار لێیە لێیە کابراوی ناتوانم وەڵاونەی لیا دەستی کرد بە ڕاکردن ئەم چاوی چاک بووە ئەوش قاچی چاک بوویەوە ئاگاتان لێ بێ مهمەوەیە یاس ڕوومان تێ نەکا نەڕوخێین کورد ئەمە یەکەم جاری نییە ئەمە یەکەم جارمان نییە سەد جاری تر وامان لێ هاتووە بەس من ئەوە نەم ئەوێ لە ئێوە پیاو مەپەرستن خوا بپەرستن حزب مەپەرستن مسلمان بن کورد بن کوردستانی بن یەک کاتان لێ یەکەم بزان خوا ئاسمان بۆ نەربکات و یا بۆمان دەرناکات و پیاو مەپەرستن خوا بپەرستن ئەوە حەکایەتی یەکەم حەکایەتی دووەم ئەڵێ پاشایەک حکمی ئیعدام دەرەکا بۆ دوو کەس زڵمیشان لەکە هیچ کامیان گوناحیان نییە ئەمرەکە ئیعدامیان کا یەکێکیان زۆر ڕووخاو داماو هەر ئەگری لە سجنا ئەوان زۆر زیرەکە بێ ناڕوخێ ئەڵێ ئومێدم هەیە ڕزگارم بێ وەڵا شەوێک ئەو شەو ئەو ڕژەی ئەدام حکمی ئەدامەکەی بۆ دەرەکەن لە شەوا بیرۆکەیەکی بۆیە ئەڵێ بە حرەسەکان بمبەن بۆ لای پاشا شتێکی زۆر خەتەر بەڕێوە بمبەن بۆ لای پاشا ئەڵێن چی ئەڵێ تۆ بمبەن بۆ لای پاشا ئەیبەن بۆ لای پاشا ئەڵێ پاشا من ئەزانم تۆ ئەسپێکەیە زۆر خۆشەوێ ئەڵێ ئەرێ وەڵاهی لام وایە بەقەدەر کوڕەکەم خۆشم گەرەک بێ ئەڵێ من ئەتوانم لە ماوەی یەک ساڵە ئەو ئەسبە وا لێ بکەم لە باتیەوەی ڕابکا بفڕێ ئەڵێ بەڕاستە ئەڵێ ئەرێ وەڵا وعدی پێ ئەدەم پاشایش ئەڵێ خۆ من عەمرم کردو بەیانی ئەدام بکری یەقەی چێکا با ساڵێک ئینتیزار بکەم دوای ساڵەکانی ئەدام یەکەم یا ڕاستەکە یا درۆکە درۆی کردی ئەدام یەکەم ڕاستیشی کرد ئەوا من بووم بە خاوەنی ئەسپێک کە بفڕێ شەو هاتەوە بۆ سجن بۆ لای ڕەفیقەکەی وتی ها وتی وەڵای بیرۆکەیەکم بۆ چوون بۆ لای پاشا وتم من ئەتوانم ئەو ئەسپەی توا لێ بکەم بفڕێ وتی هەتی جا ئەتوانی وتی نەوەڵا وتی ئەم درۆی و چۆن کرد وتی هەتی من ساڵێ عمرم بۆ خۆم تازە کردووەتەوە یەک ساڵ عمرم بۆ خۆم تازە کردووەتەوە جا لەم ماوەی ساڵا یا پاشا ئەمرێ و من نەجاتمە بێ یا ئەسپەکە ئەتۆپێ و من نەجاتمە بێ یا من ئەمرم بەڵام بە شەرەفەوە ئەمرم دەبا ئێمەش بە شەرەفەوە بمرین با ئێمەیش ئومێدمان بە خوا هەبێ، با ئێمەیش دامەزراو بین. خۆ بگرن، خۆ بگرن، خوای پەروەردگار دەروی خێری زۆر زۆرە، ڕۆشنایی زۆر زۆرە، مەڕوخێن، دا داڕوخاو مەبن، یەئس ڕووتان تێ نەکا، گرەوە بەنەوە بە خوا. بەڵام لە عەینی کاتا، جنێو مەدەن جنێو ناشرینە بەس ڕەخنە بگرین یەکەم کەسیش کە ڕەخنە ئەگرین ئەوەیە من خۆم ئەوەی ڕەخنەی لێگرم شوێنی نەکەوم ناو ناتۆرەی تریش پیا ئەبێ لەوە چێم حیزبانە تۆزێک سەر و گوێلاکیان ناشیرین بوو بێ لەوانەیە خەڵکێکی تر پیا بێ دە ساڵی تر پێنج ساڵی تر چوار ساڵی تر تۆ بڵێ ئەمە تازەی ئەمە ڕاستەکە بەخوا هەر لەو کاسە ئەویش هەڵگۆزراوە ئاگاو لێ بێ پەلە مەکە تۆ پەلە مەکە تاقەتی بێ قسەی ئەخیرم خەڵکێک ئاوارە بۆ لێی قۆماوە دنکە دنکەیەکی گەیشتوەتە هەڵەبجە دنکە دنکەیەکی و ئەویشی خەریکە ئەگەڕێتەوە من لەگەڵ ئەوانیم گیرفانمان تێوەشێنین بە ناوی کۆمەکی ئاوارەکانەوە بەڵام لەگەڵ ئەوەی شانیم کۆمەکیان نەکەین حەزەکەم کۆمەکیان بکەین بەس پێم باشە کۆمەکیەکە خۆت بیکەی نەیدەیتە دەسی من خۆت بیکەی بۆی بیگەنیتە دەسی هەژارەکە دەی مامۆستا دەسم نایگاتێ دەی دەسی نایگاتێ مەڕۆ ئەگەر هاتن بۆ هەڵەبجە لە گەڕەکەکانە بڵاوەیان کرد جلوبەرگیانە دەینێ پێڵاویانە دەینێ خواردنیانە دەینێ پارەیانە دەینێ موبەڕیدایانە دەینێ فەرشیانە دەینێ ئەگەر نەگەیشتن لای دیارە نسیبی ئێمەی تیا نییە چونکە مەعزەرەتم هەیە هیچ کەسێ تاوانبار ناکەم بەڵام کاسبی زۆر بەسەر ئەم خەڵکەوە ئەکرێ هەر لە بیرە نەوتەکانەوە کە بێبەشین لێی هەتاوەکو ئەوەی لە ئۆردوگا لە ئۆردوگای سەریاس کابرایان کردبوو بۆ مراقب چوار بەتانیەدا بە من دوانی لابر بە خۆی دوانیەدامێ کوردیش بوو هەر خەڵکی ئەم شارە بوو لە ئاوارەی کیما بارانەکە لەبەرئەوە ئاگاتان لێ بێ ئەوە یەک دووەم ئەم حادیسە زۆر ناخۆشە بەڵام بۆ مەسولەکان ناخۆشترە تا میلەت انشاءالله مەسولەکان باجی ئەدەن هەموویان بە ئیزنی ئەڵڵا ئەو نەوتەیش تا ئێستا خێری بۆ ئێمە نەبووە چونکە من ئیسیفادەم لێ نەکردووە بگرە بەو بە پارەی ئەو نەوتە تێم هەڵدراوە ئازارم دراوە جا کە بۆ من نەبێ ئیتر بۆ غەیری من بێت ئەوە یەک وایش نابێ وایش نابێ ماوەیەکە و ئەو ترس و بیمەش ئەڕەوێتەوە بەڵام ئەبێ ئەم ئەم سەرکردانەی حیزبەکانی کوردستان گەورە و بچووکیان ئەبێ دەستکاری عەقڵیان بکەن بەڵقیسی مەلیکەی سەبەء ژنێک بوو حەزرەتی سولەیمان نامەیەکی بۆ نارد وتی خەڵکی ناڵێن چی نامەیەکم بۆ هاتووە وتیان تۆ ئەڵێ چی وتی وەڵای من ئەڵێم ئەگەر جێش ڕووی کرد لەر وڵاتێ وێرانیەکە با بەعزێ دیاری بۆ بنێرم ئەگەر پاشا و دنیایی بێ بە دیاریەکە کۆڵەدا وەڵا پاشاکەی بۆ نەوتی بابە ئەوە چێ من خوا بای خستۆتە خزمەتم دێ و درنج هەمووی لەگەڵ منایە چیم گەرەک بێت لە ناوی بەحرە بۆم دەرێنەوە تۆ خەریکی چیت وەڵا ئیتر ڕۆشت بۆ لای حەزرەتی سلەیمان و کە حەزرەتی سلەیمان و بەرنمەکەی بینی وتی خوای ئەوە من لەگەڵ سلەیمانە مسلمان بووم و ئیمانم هێنا بە تۆ دنیاشی بردەوە قیامەتیشی بردەوە ئەم کار بەدەست و حکوومەتانەی ئێمە مشورەت ناکەن بە خەبیری عسکەری ژیر بە خەبیری ئیقتیسادی ژیر، بە خەبیری ئاینی ژیر. پیاوێ دانیشتووە لەو نەجەفە بە بیللا بە ئەڵڵا هەزار جار بە ئەڵڵا یەک لەسەر دەی مەلا عەبدولکەریمی مودەڕیس خوێنەوارینی ئەو پیاوە مەرجەعی ئەعلا ئەزانن مەلا کەریمی بیارە مەردی چی بۆ نەکرا حەچی بۆ نەکرا لەم کوردستانە مەلای زۆر ژیر هەیە مەلای زۆر خوێنەوار هەیە بەس ئەم حکومەتە لەوەکی دروست بووە لە نەوە و دووە حیساب ناکا کۆمەڵی خەڵکی لە خۆی کۆکردوێتەوە ناوی زانایە بەڵام هەر بە ڕیشی مردانە و قەسەم بەسەری تۆ قەسەم ئەوە ئیشیەتی بەڵام من ئەو مەلایەم ناوێ من مەلایەکمەوێ حەق و ناحەقی لە یەک جیاکاتەوە ڕێنمایی مەسئولەکە بکا گەورەکە بکا پێی بڵێ تۆ ستەمت کرد پێی بڵێ تێکات ئەوە ئەوەمان نییە عالم زۆر زۆرە لەم کوردستانە خوێنەوار زۆر زۆرە بەڵام ئیشان پێ ناکرێ پیاوانی عەشایر بنیادیوە تەجروبەکار زۆر زۆرن بەڵامیان بن بۆ دیواخان لەوێ لە پیاوەتیان نەخەن ناڵێ تەجروبەم بەرێ نەسیحەتم بکە ڕێگەم بۆ دانێ ئەوە ئێمە دەردی ئاوە کوشتوینی خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا عاقبەتمان خێر بکا خوا ئیسلاحی حاڵمان بکا خوایە لەم بەڵا و ئافاتە ڕووی تێکردوین ڕزگارمان کەی خوای عقلمان بخەیتە کار خوایە هۆشمان بە بەرا بکەیتەوە خوایە مان گەریتەوە بە لای دینەکەت خوایە لە دەوری قورآانەکەت کۆمان کەیتەوە خوایە برایەتی و محەبەت لە بینمانە بەهێزکەی خوایە لە شەهیدەکان خۆشببی خوایە بریندارەکان شیفا بدەیت خوایە ئاوارەکان بگێڕیتەوە شوێنی خۆیان بە عیزەتەوە خوایە دەستی ستەمکاران ببڕی خوایە پشتی زاڵمان بشکێنی خوایە ئەوانەی کوردیان بەم دەردەبرد کوردیان بەم دەردەبرد هەڵیان ناین هانیان داین وتیان ئێمە دۆسی ئێوەین لە سەعاتی سفرا پشتیان تێکردین خوایە پشتیان تێبکەوی پشتیان بشکێنی خوایە بە ناوی پیرۆزە داوای لێکەم هەڵ خەڵک خەڵکێک داوای دوعای خێری لێکردوین ئاواتی بێنیتە دی